بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک. والمرسلات عرفا. سوێن دەخۆم بەو فریشتانەی کۆمەڵ پاش کۆمەڵ ئەنێررێن بۆ جێبەجێکردنی فەرمانی خوا. فالعاصفات عصفا. ئەنجا سوێن دەخۆم بەو فریشتانەی بە پەلە ئەجوڵێن بۆ شوێنی مەبەست. فالملقیات ذکرا. ئەنجا سوێن دەخۆم بەو فریشتانەی وەحی ئەگەیەنن بە پێغەمبەران. عذرا او نذرا. ئەو وەحیەی ئەبێ بە ڕێنوما بۆ ئەوانەی شوێنی ڕاستی ئەکەون و بە مایەی ترساندن بۆ ئەوانەی لە ڕێی ڕاست لائەدەن. بۆ ئەوانەی پێغەمبەرانیان بە درۆزن دائەنا و باوەڕیان پێ نەئەکردن لە دنیادا. هذا یوم لا ینطقون. ئەمڕۆ ئەو ڕۆژەیە ئەوانەی پێغەمبەرانیان بە درۆزن دائەنا زمانیان گۆناکا تا لەسەر خۆیان بێنە دەنگ و داکۆکی لە خۆیان بکەن. جمعناکم والاولین. ئەمڕۆ ڕۆژی لێکجۆکردنەوەی ئەوانەیە لەسەر حەق بوون لەوانەی دوای گومڕایی کەوتبوون، ئێوە و میللەتە پێشینەکانمان تیا کۆ کردۆتەوە تا هەرچی ئەوانەن لەسەر حەق بوون لە هەموو میللەتەکانا جوێان کەینەوە لەوانەی دوای گومڕایی کەوتوون تیایانا،